بۆ بینینی نەفر نەفر نەفر ئەوەندە بە پەلە بووم کە ڕۆژی دوایی کاتێ چوومە ماڵیان هێشتا لە خەو هەڵنەسا بوو وەک گەدە لە بەردەم دەرگاکەیان دانیشتم تا کاتی هەڵسانیان کاتێ کە چوومە ژوورەکەیەوە کە نیزەکەیم بینی خەریکی باوەشێنکردنی بوو کە منی بینی وتی سینۆهە بۆچی لێم ناگەڕێ و بێتاقەتمەکەی وتم من ئەمڕۆ هاتووم لە لای تۆ بمێنمە و لەگەڵ تۆ دانان بخۆم دوێنێ خۆت بەڵێنت دا ئەمڕۆ لەگەڵ مندا بەسەربەری نەفر نەفر نەفر باوێشکێکی دایە وتی تۆ دوێنێ درۆت لەگەڵ کردم وتم چۆن درۆم لەگەڵ کردووی وتی دوێنێ تۆوتت جگە لە خان و بەندەکەت هیچی ترت نییە بەڵام من لێکۆڵینەوەم کرد و زانیم باوکت کە ئێستا نابینا بووە و ناتوانێ بنووسێ مۆری خۆی داوە بە تۆ وتوێتی تۆ ئەبێ خانووەکەم بۆ بفرۆشی نەفر نەفر نەفر ڕاستیە کرد باوکم کە چاوی کوێر ببوو نەیەتوانی بنووسێ مۆرەکەی دابوو بە من کە خانووەکەی بۆ بفرۆشم چونکە دایک و باوکم ئەیانویست لە شاری تەبەز بچنە دەرێ و کێڵگەیەک لە دەرەوەی شار بکڕن و لەوێ بەسەر ببەن و دایکم لەو کێڵگەیەدا کشت و کاڵ بکات و هەر لەوێدا بمێنەوە تا کۆتایی ژیانیان کە ئەچنە ئارامگاکەیان وتم مەبەستت چییە وتی تۆ تاکە کوڕی باوکتی و خوشکت نییە کە لە دوای مردنی باوکت بەشی زۆری میراتەکەی بەرکەوێت و تۆ ئەبیتە خاوەن هەموو میراتەکەی کەواتە مافی ئەوەتەیە لە کاتی زیندوێتی باوکت خانووکەی بگوازیتەوە بۆ من لەبەر ئەوەی ئەو مۆرەکەی خۆی داوە بە تۆ و بۆ فرۆشتنی خانووکە تۆی سەرپشک کردووە کاتێک کە ئەم وتەیەم لێی بیست لەشم کەوتە لەرزین چونکە من دەسەڵاتی خانووی خۆمم هەبوو بەڵام نەمەتوانی خانووی باوک و دایکم بدەم بە نەفر نەفر و وتم ئەم داوایەت زۆر سەیرە لەبەرەوەی ئەگەر خانووەکەی ئەوان بدەم بە تۆ ئیتر چێلگەیان نابێ کە ئەم ماوەی کۆتایی تەمەنیان تایدا بژین نەفر نەفر نەفر بە کەنیزەکەی خۆی وت بچێتە دەرە و منی بان کرد بۆ لای خۆی وتی سینۆها وەرە سەیری سرم بکە و من هەڵسام و دەستم بە تەماشاکردنی سەری کرد ژنەکەوتی تۆ ئەبێ بزانی من ژنێک نیم کە خۆم بەکەم بزانم و خانووکەی تۆ کە دوێنێ داد پێم شایەنی منی نییە و ئەگەر میلت لێیە ببیتە هاوسری من ئەبێ خانووکەی باوکیشتم بدەیتێ بۆ ئەوەی بزانم بەڕاستی دڵت بەمنەوەیە وتم نەفر نەفر نەفر دوێنێ کاتێ بەڵێنی ئەمڕۆت دا پێم باسی خانووی باوکمی تێدا نەبوو ژنەکەوتی لەبەرەوەی دوێنێ من نەمەزانی تۆ دەسەڵاتی فرۆشتن یان گواستنەوەی خانووی باوکیشت هەیە و دوێنێ دوێنێ بوو ئەمڕۆ ڕۆژێکی نوێیە ئەگەر خانووکەی باوکیشت بگوازیتەوە سەر ناوی من ئەوە تا خۆر ئاوا لە ماڵی مندا ئەبی بەمەرجێ لە پێشا بچی نووسەرێک بهێنی و بەڵگەنامەی گواستنەوەی خانووکە بدەی بە من تا بتانی لێرە بمێنیتەوە و قسەم لەگەڵدا بکەیت چونکە باوەڕم بە پیاو نییە لەبەر ئەوەی ئەزانم درۆزنن وتم نەفر نەفر نەفر هەرچیەک تۆ بڵێ منواکەم ئەوسا منی لە خۆی دوور کردەوە وتی، کەواتە لە پێشا بڕۆ نووسەرێک بهێنە و کاری گواستنەوەکە تەواو بکە، پاشان وەرە لام و ئەگەر شتێکت هەیە بیڵێ. من لە ماڵەکەی هاتمە دەرەوە و جارێکی تر نووسەرم هێنا و ئەم جارەیان خانووەکەی باوکم کە ئەشمزانی جگە لە گۆڕەکەیان تاکە دارایی ئەوانە، گواستمەوە بۆ سەر ناوی نەفر نەفر نەفر. کاتێ نووسەرەکە ویستی بڕوات، من زیوم پێ نەبوو بیدەمی و ژنەکە حەڵقەیەکی باریکی زیوی دا پێ و وتی، ئەمە حەق دەستی تۆیە و نووسەرەکە ڕۆیشت نەفر نەفر نەفر فەرمانی دا بەندەکان نانی بەیانیمان بۆ بهێن و ئەوان ماسی شۆر و ئاوی جۆیان هێنا و دوایی وتی تۆ ئەمڕۆ تا خۆر ئاوا لەم ماڵەدا میوانی و ئەخۆیت و ئەنۆشی و لەگەڵ مندا دەردە دڵەکەی لەو کاتەوە تا پێش خۆر ئاوا بوون نەفر نەفر نەفر لە ماڵەکەیدا لەگەڵ من بە خۆشەویستیەوە هەڵسو کەوتیە کردو هێشتی بڕوانمە سەری و ئەیوت ئەمڕۆ ئەبێ هەندێ شت بە تۆ بڵێم کە زانینی بۆ تۆ پێویستە چونکە تۆ گەنجێکی سادە و خۆش باوەڕی و لەم سەردەمەدا کە هەر کەس لە فکری خۆەتی ئەو خۆش باوەڕیە بۆ مرۆڤ ئەبێتە مایی دەردەسەری و ناخۆشی چونکە لەبەر ئەم جۆرە ئاکارانە گیرۆدەی داوی فێڵبازانە بێ و ژیانی لە ناوەچێ کاتێک کە خۆر گەیشتە جێگەیە کە دیار بوو شەو نزیک بووتەوە ژنەکە پێمیوت سینەوە ئێستا کاتی ئەوە هاتووە بە جێم بهێڵی و بڕۆی چونکە ماندوو بوومە و ئەبێ پشوو بدەم و لە بیری ئارایشتی سبەینێ بم موەکانی سرم ڕواوەتەوە و زیادی کردووە ئەبێ ئەم شەو بۆمی بتاشن کە بۆ سبینێ لووز بێت من لەگەڵ خەم و پەژاری لێک جیابوونەوەی بەڕێکەوتم و دوای ساتێ سوڕانەوەم لە ناوشاردا ڕێگەی ماڵەوەم گرتەبەر هەرچەندە ئەم زانی ئەو خانووە مافی بەسەر منەوە نەماوە کە گەیشتمەوە ماڵەوە شەو داهاتبوو شەرمەزاری و پەشیمانی زۆر هەندێ جار وەک تریاک خەوهێنەرە و من لەو شەوەدا لە شەرمەندەی فرۆشتنی خانووەکەی باوکم یەکسەر خەوم لێکەوت و چونکە بەر لەوە زۆرم خواردبووەوە تا سبەینێ بە ئاگانە هاتم بەرەبەیان کاتێ چاوم هەڵێناکەوتمەوە یادی نەفر نەفر نەفر و سەری و هەستم کرد ناتوانم لە ماڵەوەدا بمێنمەوە ئەویش ماڵێک کە ئیتر هی من نییە پاشان هاتمە دەرەوە و بەرەو ماڵی ئەو ژنە کەوتمەڕێ من وام زانی نووسووە بەڵام دوایی دەرکەوت بەخەبەرە و لە باخچەکەدایە کاتێ منی بینیوتی سینەوها بۆ هاتووی و چیت لەم نەوێ وتم هاتوومە لە تەک تۆبم و وەک دوێنێ سەیری سرد بکەم و داوات لێ بکەم قسەم لەگەڵدا بکەی وتی، ئایا شتێکت هەیە بیدەی بە من، کە لە بری ئەوە ئەمڕۆ کاتەکانم بۆ تۆ تەرخان بکەم؟ وتم، خانووکەی خۆم و خانووی باوکیشم داوە بە تۆ و ئیتر هیچم نییە، بەڵام من چونکە پزیشکم و دەرچووی خانەی ژیانم، لە ئایندەدا کە زەنگین بووم ئەتوانم دیاری ئەمڕۆت بدەمێ. نەفر نەفر نەفر پێکەنی وتی، باوەڕ بە بەڵێنی پیاو ناکەم، چونکە تا کاتێ لەسەر بەڵێن و پەیمانی خۆیانن، کە سروشتیان ئارەزوو بکا ژنێ ببینن و، سەرنجی ڕاکێشن و هەر ئەوەندە توانیان بۆ لای خۆیانی ڕاکێشن وەها فەرامۆشیەکەن کە تا کۆتایی تەمەنیان ناکەونەوە یادی بەڵام لەبەر ئەوەی دوێنێ شوێن ڕێنماییەکانی من کەوتی و داوا کاریەکانمت جێبەجێ کرد لەوەیە ئەمڕۆژ بمەوێت قسەت لەگەڵ بکەم و ڕێگا چارەیەک بۆ دیارەکەی ئەمڕۆ بدۆزینەوە من بەو پەڕی سادەیەوە لە تەنیشتی دانیشتم و بانگی کرد خواردن و خواردنەوەیان بۆ هێناین وتی لەوەیە ئەمڕۆ پاش ئەوەی هەندێکمان نۆشیەوە، نەفر نەفر نەفر وتی، سینۆهە بیستوومە دایک و باوکت گۆڕێکیان هەیە کە دروستیان کردووە و ڕازاندویانەتەوە و تۆش دەسەڵاتی دەستبەسەراگرتنی داراییەکانی باوکت هەیە و ئەتوانی ئەویشم بدەیتێ. وتم، نەفر نەفر نەفر، ئەم قسەی تۆ ئەیکەی من گرفتاری توڕەیی خوائامونەکە، چۆن ئەتوانم گۆڕی دایک و باوکم بدەم بە تۆ و ببمە هۆی بەدبەختی ئەو ژن و پیاوە لە دنیای تردا، کە بێ جێگا بمێنە و لاشەکان وەک تاوان باران و بەندەکان فڕێ ئەدەنە ڕووبارینی لەوە نەفر نەفر نەفروتی چۆن ڕازی نابی دایک و باوکت بێ جێگا بمێنەوە بەڵام ڕازیەبی من خۆم سوک بکەم وتم من دوێنێ دوو دیاریمدا پێت ئایا بای ئەوەندە نابێ کە ئەمڕۆ بە بێ دیاری لەگەڵ مندا ببیتە سەر ژنەکەوتی ئەم دوو دیارەت بایی نیو ڕۆژ لە جوانەکەی من نابێ ئێستا پیاوێکە خەڵکی وڵاتی دووئاوە هاتووە و ئامادەیە بۆ هێنانی یەکێ لە خزمەتکارەکانم سەد دین زێڕی تەواو بدا دوایی جامێکی تر خواردنەوەی دا پێم و دووپاتی کردەوە کە تۆ ئەبێ بزانی من ژنێکی هەژار نیم ئەگەر حەزەکەی لەلای من بەڕێز بیت و بمکەیتە هاوسری خۆت ئەبێ گۆڕی دایک و باوکیشتم بدەیتێ وتم باشە و هەر ئەوەندە زانی ڕازی بوومە بە بەناوکردنی گۆڕەکەی دایک و باوکم خێرا ناردی بە شوێن نووسەرێکدا و بەڵگەنامەکە ڕێکخرا و خۆشی حەق دەستی نووسینەکەی دا پێی چونکە من هیچیم نەبوو بیدەمێ ئینجا پێمی وت با هەڵسین و لە باخەکەدا هەڵساین و چوینە ژوورەوە چونکە هەوای باخەکە گەرم بوو وتی لەوێدا ناتوانین پشوو بدەین دوای ئەوەی چوینە ژوورەکەی وتی من ژنێکم کە بەڵێنی خۆم ئەبەمە سەر و تۆ لە ئایندەدا ناڵی هەڵی خەڵەتان دوم لەبەر ئەوەی ئەمڕۆ دیارەکت داوە پێم تا خۆر ئاوا بوون لەلات ئەمێنمەوە و دوای یەکێک لە خزمەتکارەکانی خۆی کە کچێکی جوان بوو بان کردوتی سازمان بۆ لێبدات و هەر ئاوازێ خۆی حەزی لێیە بۆمان بڵێ بەندەکانی پێنج جۆرە گۆشتیان بۆ هێناین بەڵام هەستمەکرد هەموو جارێ لە پشت سەرمەوە گاڵتەم پێەکەن چونکە هەموو ئەیانزانی من تەنانەت گۆڕی دایک و باوکیشم داوە بە نەفر نەفر نەفر بۆ ئەوی بتوانم ڕۆژێ لەگەڵی بم نازانم بۆچی و ڕۆژە ئەوەندە بە زووی تێپەڕی و بۆچی ئەو خۆشیانەی مرۆڤ بە پارەیەکی زۆر ئەیکڕێ لە چەند ساتێکدا کۆتایی پێدێ بەڵام ڕۆژە ڕەشەکان تەواو بوونیان نییە و کاتێکم زانی ڕۆژ کۆتایی پێهات و شەو داهات و نەفر نەفر نەفروتی ئێستا کاتی ئەوەیە لێرە بڕۆیتە دەرەوە چونکە ئەبێتە شەو و من ماندووم و ئەبێ خۆم بۆ سبەینێ ئارایش بکەم وتم نەفر نەفر نەفر من حەزەکەم ئیمشەویش لێرە لەلات بمێنمەوە و سبەینێ بەیانەکەی لێرە ئەڕۆم وتی بۆ ئەوەی ئەم شەو و لەلام بیت چیم ئەدەیتێ وتم من هیچ شتێکم نەماوە پێشکەشتی بکەم و لەبەر خاتری تۆ دایک و باوکمم لەو دنیا بێ جێگا و ڕێگا کرد و ئێستا گرفتاری تووڕێی ئامون بوومە ژنەکەوتی جا نەهاتی تایە بۆ ئێرە ئایا من نردوومە بە شوێنتدا کە بێی و لێرە سرم بێشێنی زۆر هەوڵم دا شەو لە لای بمێنمەوە بەڵام نەفر نەفر نەفروتی ئەم شەو بازرگانێک کە خەڵکی دوو ئاوە دێت بۆ ئێرە و سەد دێین زێڕەدات و من ناتوانم لەو هەموو زێرە چاوپۆشی بکەم ئێستا ئەگەر تۆ شتێکت هەبواە و بددایە بە من لەوەیە هەندێ لە زەرەکەم بە بژاردایە بەڵام چونکە هیچت نییە ئەبێ بڕۆی پاشان لە تەنیش منەوە هەڵسا بڕە بەڵام من دەستەکانیم گرت کە نەهێڵم بڕات و لەو کاتەدا بەهۆی ئەو خواردنەوانەی پێینۆشی بوومەوە نەمەزانی چی ئەڵێم و کە بینی دەستەکانیم بە توندی گرتووە و ڕێم لە ڕۆیشتنی گرتووە بانگی بەندەکانی کرد وتی، کێ پێی وتوون ئەم پیاوە سواڵکەرە بکەنە ژوورەوە، زوو لێرە بیبەنە دەرەوە و ئەگەر بەرگری کرد ئەوەندە بە دار لێی بدەن کە نەتوانێ بجووڵێتەوە. بەندەکانی شاڵاویان بۆ هێنام و من ئەگەرچی سەرخۆش بووم ویستم بەرگری بکەم و نەچمە دەرەوە و ئەوان ئەوەندە داریان بە سەر و جۆلاکمدا کێشا کە خوێن لە سەر و دەم و چاو و سینە و سکمەوە هاتە خوارێ و دوایی منیان گرت و فڕێیان دامە دەرەوە کاتێ خەڵک لەسەرم کۆبوونەوە و پرسیان بۆچی ئەم کابرایەتان وا لێ کردووە وتیان لەبەر ئەوەی بێڕێزی بە خانمەکەمان کردووە و هەرچەند پێمان وت تۆ پیاوێکی سووک و بێنەوای و خانمەکەی ئێمە ژنێ نییە ببێتە هاوسەری تۆ، مێشکی وەری نەگرت و ئەیەویست بە زۆر بچێتە ژوورەکەی و ئێمەش دەرمانکردە دەرەوە. من ئەم قسانەم لە کاتی نیوە بێهۆشیدا گوێ لێ بوو، ئەوەندە لێدانم خواردبوو کە نەمەتوانی لەوێ بڕۆم و هەر بەو لەشە خوێناوییەوە خەوم لێ کەوت. سبەینێ زوو لە دەنگی پێی ڕێبواران و دەنگی گالیسکەکان بە ئاگا هاتمەوە. هەموو لەشم ژانی ئەکرد و مەستی شەرابەکە لە گیانم دەرچووبوو، بەڵام ئەوەندەی لە شەرمەزاری و پەشیمانی ڕەنجم ئەبرد لە ژانەکەی لەشم هەستم بە ئازار نەئەکرد. بەڕێکەوتم و خۆم گەیاندە کەناری نیل و، خوێنەکانی لەشم شوشت و دوایی بەرەو دەرەوەی شار کەوتمە ڕێ چونکە ئەوەندە شەرم و تەریقی دایگرتبووم کە نەمەتوانی بگەڕێمەوە بۆ ماڵ ماوەی سێ ڕۆژ لە قامی شەڵانەکانی کەناری نیل مامەوە و لەم ماوەیەدا جگە لە ئاو و هەندێ جا هیچی ترم نەخوارد دوای ئەو سێ ڕۆژە گەڕام و ماڵ و بینیم ناوی پزیشکێکی تر لەسەر خانوەکەم نووسراوە و دیار بوو فرۆشرا بوو کاپتا لە خانوەکە هاتە دەرەوە کە منی بینی کەوتە گریان وتی گەورە بەدبەختەکەی من پزیشکێکی گەنج خانووکەتی داگیر کردووە و ئێستا من بەندەی ئەوم و کاری بۆ ئەەکەم دوای وتی ئەگەر بم توانی باە تاکە چاوەکەی خۆمم ئەدا پێی کە لەم چارە ڕەشیە ڕزگارت بکەم چونکە دایک و باوکیشت ماڵ ئاواییان لێکردین دەستەکانم بەرز کردە وتم پەنا بە ئامون دایک و باوکم چۆن مردن کاپتاوتی لەبەر ئەوەی تۆ خانووکەیان فرۆشتبوو ئەم بەیانە لەلایەن دادوەری گەورەوە چوونە سەریان کە دەریان کەن و بیدەنە خاوەنەکەی کە دەستی بەسەردا بگرێ بەڵام دایک و باوکەکەت لەسەر زەوی کەوتبوون و نەئەجوڵانەوە و هێشتا نەزانراوە خۆیان مردوون یان دوای ئەوەی زانیویانە لەو خانووە دەرەکرێن خۆیان ژەهر خواردوو کردووە و کۆتاییان بە ژیانیان هێناوە بەڵام ئەتوانی بچی و تەرمەکانیان کە هێشتا لە خانووەکەدا ماوەتەوە ببینی و دوای بیبەی بۆ خانەی مەرگ وتم ئایا تۆ دایک و باوکمت نەبینی کاپتاوتی دوێنێ کاتێک گەورە تازەکەم هاتبوو ئێرە ببینێ و دایکیشی ئیشی پێکردم بینیم کە باوکت هاتە ئێرە و لەبەر ئەوەی نابینابوو دایکت دەستی گرتبوو هەردووکیان هاتبوون تۆ ببین و من بینیم دایکیشت لەبەر بە ساڵاچووی نەیەتوانی بەباشی بەڕێدا بڕوە. ئەوان وتیان پێم فەرمانبەرەکانی دادڕەسی گەورە هاتوونە و مۆریان لە هەموو شتێ داوە و وتویانە بە زووترین کات ئەبێ خانووەکە بەجێ بهێڵن ئەگەر نا ئەتانکەینە دەرەوە. باوکیشت وتبووی بۆچی ئەتانەوێ لە خانووەکەدا دەرمان بکەن؟ ئەوان لە وەڵامدا وتبوویان، سینۆهەی کوڕتان هەڵخەڵەتاوە و ئەم خانووەی داوە بە ژنێکی بەدناو و ئێستا ئەو ژنە خاوەنێتی باوکت داوای لێکردم کە پێت ڕابگەێنم کە بچیتە لایەن بەڵام من نەمەزانی لە کوێی لەو کاتەدا باوکت کە کوێر بوو ئەویست شتێ بنووسێت بە منی وت کەرتە مسێکی باریکم بدەرێ کە بتوانم بەهۆی نووسەرەوە نامەیەک بنووسم کە لە دوای مردنم نامەکە بدەنە کوڕەکەم دانیشتم وتم کاپتا هەرچیەک مس و زیوت پاشەکەوت کردووە بیهێنە و بیدە بە من چونکە دایک و باوکم مردوونە و بۆ مۆمیایی کردنیان هیچ کانزایەکم نییە ئەگەر بمێنم مس و زیوەکەت ئەدەمە و ئەگەریش مردم ئامون پاداشتی تۆ ئەداتەوە کاپ تا دەستی کرد بە گریان وتی ئەگەر تاکە چاوەکانمت ئەوێ ئامادەم بیدەم بە تۆ بەڵام زیو مسم نییە من ئەوەندە لی پاڕامەوە هەتاوکو ڕێشت و دوای ئەوەی بەوردی ڕوانیە دەوروبەری خۆی کە کەس نەیبینێ بەردێکی لە باخچەکە هەڵگرت و لە ژێریەوە پەڕۆ کۆنەیەکی هێنایە دەرەوە کە چەند کرتەزی و مسێکی تێدا بوو بە منی وت ئەی گەورەی بەڕێزم ئەم زی و مسە پاشەکەوتی هەموو تەمەنمە و جگە لەمە لەم دنیادا هیچی ترم نییە وتم کاپتا من لەبەر ئەوەی پزیشکم ئەگەر بمێنم دە ئەوەندەی ئەمەد ئەدەمەوە من ئەمتوانی بڕۆم لەو کاتە نائاساییەدا لە پاتور پزیشکی پاشایەتی یان توتمسی هاوڕێم هەندێکان زا قەرز بکەم بەڵام لەبەر ئەوەی گەنج و بێ ئەزمۆن بووم وام بیرەکردەوە ئەگەر داوای قەرزیان لێ بکەم کەسایەتی و ئابرووم لەلایەن کەمەکە کاتێ گەشتمە ماڵی دایک و باوکم جیرانەکانم بینی کۆبوونەتەوە و دەم و چاوی دایک و باوکم ڕەش ببوو لە ناوەڕاستی هۆدەکەدا ئاگردانێکی لە خش دروستکراوی گەورەی لێبوو کە هێشتا ئاگری تێدا بوو زانیم کە دایک و باوکم بە خەڵوز خۆکوژیان کردبوو ئاگردانە گەورەکەیان پڕ کردووە لە خەڵوز و ئاگریان داوە و لەبەر ئەوەی دەرگای هۆدەکە داخرابوو خنکابوون پارچەیەکم هەڵگرت و دایک و باوکم پێچایە ناویەوە و خاون گوێدرێژێکم بان کرد و کەرتە مسێکم داپێی کە دایک و باوکم بۆ بگەێنێتە خانەی مەرگ لەوێ ئامادە نەبوون دایک و باوکم وەربگرن و وتیان لە پێشە ئەبێ پارەی مۆمیاکردنەکەی هەردووکیان بدەی بۆ ئەوەی بیانکەینە ئاو و خوێوە من وتم تا ئێوە مۆمیایی ئەکەن من پارەکەی پەیداکەم بەڵام کرێکارەکانی خانەی مەرگ ڕازی نەبوون هەتا یەکێک لەوان کە بە ساڵاچوو بوو لە کاتی مۆمیاییکردنی لاشەی فیرعەون ببوو بە هاوڕێم و لە ناویاندا دەستی ئەڕۆیشت کەفیلی منی کرد کە حەق دەستەکەیان لە ماوەی مۆمیاکردنەکە بە یەکجاری یان بەش بەش بدەم دوایی گوریسێکیان بەپێی دایکم و یەکێکی تریشیان بەپێی باوکمەوە گرێدا کە لەگەڵ مردووەکانی تر نەگۆڕێن و خستیانە حەوزی خوێاوی تایبەت بە ڕاگررتنی تەرمی هەژاران کاتێک کە دڵنیا بوون لاشەکان لە خویاودا جێی خۆیان گرتووە گەڕامەوە ماڵ بۆ ئەوەی ئەو پارچەی لەوێ هەڵم گرتبوو بۆ ئەو خانووەی بگەڕێنمەوە چونکە ئەو پارچەیە مافی بە ئێمەوە نەمابوو هی خاوەنە تازەکەی خانووەکە بوو ئەگەر نەمدایەتەوە ئەیکردە دزی کاتێ ویستم لە ماڵەکە دەرچم و بگەڕێمەوە خانەی مەرگ پیاوێک کە لە سوچی کۆڵانەکە لە نزیک دوکانی نانەواخانەکە دا ئەنیشت و کاغەزنووسی ئەکرد هەڵسا و بانگی کردم سینۆهە سینۆهە من لی نزیک بوومە و ئەو پاپیرۆسێکی کاغەزی میسری دا پێم وتی ئەم نامەیە باوکت بۆ تۆی نووسیوە و ڕایز پاردم کاتێک کە تۆ هاتی بیدەمە دەستت من نامەکەم کردەوە و وام خوێندەوە سینۆها کوڕە ئازیزەکەمان لەوەی گۆڕەکەی ئێمەت فرۆشتووە خەمبار مەبە چونکە هەر ئەوە باشترە کە ئێمە گۆڕمان نەبێت و بە یەکجاری لەناو بچین، بۆ ئەوەی لە دنیای تردا تووشی ئازار و مەینەتی سەفەرە دوور و درێژەکەی ئەو جیهانە نەبین. تۆ کاتێ هاتیە ماڵی ئێمە هەردووکمان پیر بووین و هاتنی تۆ بۆ ماڵی ئێمە ساڵەکانی دوایی تەمەنمانی پڕ کرد لە شادی و ئێمە لە خویەکانی میسر داواکارین بە ئەندازەی ئەوەندەی کە تۆ بوویتە هۆی خۆشی و بەختەوەری ئێمە مناڵەکانت ئەوەندە ببنە مای بەختەوەری و خۆشیت ئێمە بە ئاسوودەی و دڵنیاییەوە ئەم دنیاە بەجێ ئەهێڵین و بەبێ گۆڕ بەرە و نەمانێکی ڕەها ئەچین بەڵام ئەزانین کە تۆ خۆت نەتەویست ئێمە بێگۆڕ بمێنینەوە بەڵکو ئەو ڕووداوانەی کە جڵەوی لە دەسەڵاتی تۆ دەرچوو بوو بۆ هۆی ئەم پێشاتە کاتێ ئەم نامەیەم خوێندەوە ماوەیە گریام و هەرچەندە نووسەرەکە دڵی ئەدامەوە ئارامم نەئەگرت و کاتێ فرمێسکەکانی چاوم تەواو بوو بە نووسری نامەکەم وت من دراوێکم نییە کە پاداشتی گەیاندنی ئەم نامێت بدەمەوە بەڵام ئامادەم لە بری ئەوە سوخمەکەی خۆمت بدەمێ سوخمەکەم لە بەرم داکەند و ئەو بەسەر سوڕمانە و کراسەکەی لێوەرگتم و هەندێ سەیری کرد کە بزانێ گران بە هاو نوێ یان ناو لە ناکاو شادمان بوتی سینۆهە ئەگەرچی خەڵکی بە خراپە باست دەکەن و ئەڵێن خانووی دایک و باوکت و تەنانەت گۆڕەکەشیانت فرۆشتووە و ئەوانت بێ جێگا و ڕێگا کردووە بەڵام بەخشندەی تۆ گەلێک زۆرە و لەمە بەدوا هەر کەسێک بێوێ بە خراپە باست بکە لە سرد ئەەکەمەوە بەڵام ئێستا کە سخمەکەت داوە بە من خۆت بێکراز ماویتەتەوە و گەرمی خۆر شانەکانت و لەشت ئەسووتێنێ و ئەی کاتە برین و چێم و خوێنی لێدێ وتم تۆ نازانی بەگەیاندنی ئەم نامێ چ خزمەتێکی گەورەت بە من کردووە و چەند منت شادمان کرد هەڵی بگرە و خەمی منت نەبێت کاتێ پیاوەکە ڕۆیشت من کە لە سینە پۆشێک زیاترم لە بەردانەبوو بەرەو خانەی مەرگ کەوتمە ڕێ بۆ ئەوەی لەوێ وەک کرێکارێکی ئاسایی کار بکەم تا مۆمیایی کردنی لاشەی دایک و باوکم تەواو ئەبێ وەستا بە ساڵاچوەکەی خانەی مەرگ کە لە ڕابردوودا منی بینی بوو سەرنجی دابووم ناوی ڕاموز بوو پێم وت ئەمێ ببمە شاگردی تۆ و لە لای تۆ کار بکەم ئەو وتی من بە خۆشحاڵیەوە ئامادەم تۆ ببیتە شاگردی من بەڵام تۆ دەرچووی خانەی ژیانی و پزیشکی چۆن خۆت ڕازیەکەی کە بیت و لێرە شاگردی من بکەی وتم مەیلی ژنێک منی هەژار کردوو هەرچیم هەم بوو لی سندم و ئێستا دەرمانگەم نییە کە پزیشکی تێدا بکەم و کەسیش نییە بتوانم زێڕ و پارەی لێ قەرز بکەم و خانووی پێ بکڕم ڕامۆس بە تێڕامانێکەوە سەری جوڵاندوتی هەر کاتێ ئەبیستم پیاوێ تووشی بەدبختی بووە ئەزانم کە ژنێک ئەوی والێ کردووە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار پەسەند بفەرمونون